کتێبخانەی هێلین لە کتێبخانەی هێلیندا ئەمجارەیان پەرتووکی خۆشەویستی لە زمانی ئەفلاتونەوە دەخوێندرێتەوە ئەڤینی ئاسمانی و ئەڤینی زەمینی ئەی فیدروس بەڕای من تۆ بابەتی باسەکەت بە باشی ڕوونەکردەوە نابێت داوا لە ئێمە بکەیت کە بێمەرج مەدحی خوداوەندی عشق بکەین ئەگەر ئەڤین یەک جۆر بواە داواکەی تۆ بەجێ بوو بەڵام ئەڤین یەک جۆر نیە و جۆراوجۆرە. دەتوانن بیرسەری خوێندنەوەی پەرتووکی خۆشەویستی لە زمانی ئەفلاتوونەوە بن لە کتێبخانەی هێلیندا لەم کاتانەدا، دوو سی خولەکی نیوەڕۆ، حەفت و سی خولەکی ئێوارە، یەکی شەو. لە جیهانبینی هۆمەر هەتا جیهانبینی فەلسەفی، هۆمەریش وەک بیرمەندەکانی تر بە شوێن چۆنێتی ژیان و مردندا بووە و، ئەم بیرۆکانەی خۆی لە زمانی پاڵەوانی چیڕۆکەکانی و کردەوەکانیدا پێشانداوە. لە کتێبخانەی هێلیندا تەنها بیسەر بن. ڕاستی لە زمانی ئەفڵاتونەوە. شێوازەکانی ئەڤینداری و سیاسەتی دەسەڵاتداران باس لەو دابونەریت و یاسایانەی کە سەبارەت بە خۆشەویستی هەن دەکەین، لە هەندێک لە وڵاتان ئەم داب و نەریتانە ڕوون و ئاشکران، بەڵام یاسا و شێوازەکانی ئێمە لەم بارەیەوە ئاشکرا نییە. بۆ نموونە لە ئەلیس و بۆئسی کە دوو بەشی یۆنانی کۆن بوون، وا باوە کە مەعشوق دەبێت ئەڤینی ئەڤیندارەکە پەسەند بکات، گوایە لەبەرئەوەی خەڵکی ئەو ناوچانە خوێندەواری و شێوازی ڕەوانبێژییان نییە، ویستوویانە بەو جۆرە لە ئازارەکانی کەسی ئەڤیندار بەرامبەر خۆشەویستەکەی کەم بکەنەوە و لێی ببوورن، لە لایەکی ترەوە لە زۆربەی شوێنەکان لە دوورگەکانی ئیونی و زۆربەی ئەو ویلایەتانەی کە لە ژێر دەسەڵاتی ئێرانییەکاندان و هەروەها لە وڵاتانی بەربەر دژی ئەم جۆرە خۆشەویستییەن، هەر بەو جۆرەی کە دژی فەلسەفە و وەرزشیشن. لەبەرئەوەی سیستمی دەسەڵاتداریی ئێرانییەکان دیکتاتۆرییە و ترسی ئەوەیان هەیە بیرۆکەی بەرز لە نێوان نەتەوەکەیاندا بڵاوبێتەوە و هەروەها ترسیان لە پەیوەندیی پتەوی نێو تاکەکانی نەتەوەکەیاندا هەیە. دەسەڵاتدارانی دیکتاتۆری ئەسینا زۆر باش ئەم وانەیە فێربوون، لەبەرئەوەی ئەڤینی ئەرستۆ گیتۆن یان خۆڕاگری هارمۆدیس لە خۆشەویستیدا بوو کە هێزەکەی توانای دیکتاتۆرەکانی تێکشکاند. یۆنانیەکان ئەم دوو کەسە بە پاڵەوان و نیوە خودا دەزانن کە هەردووکیان لە ڕێی کۆتایی هێنان بە دیکتاتۆریەتی دەسەڵاتدارانی یۆنان کوژران، کەواتە هۆی ناوزڕاندنی ئەم خۆشەویستیە نیەت خراپی دەسەڵاتدارانە کە ترسیان لەم جۆرە پەیوەندیە هەیە و هەوڵ دەدەن و زیاتریش ناوی بزڕێنن، لەگەڵ ئەوەشدا ترس و بێ دەسەڵاتی خەڵکیش هۆیەکی تری ئەم مەسەلەیە، هەروەها هۆیەکی تریش زێدەڕۆیی کۆمەڵێکی تر کە لە باشی ئەڤین دا دەیکەن و بەهۆی ئەوەوەیە کە تووشی تەمبەڵی زەینین و ناتوانن چاکە و خراپە لە یەکتر جیا بکەنەوە. لە وڵاتیی ئێمەدا شێوازێکی تر باوە، بەڵام تێگەیشتنی ئاسان نییە. ڕێگەم پێ بدەن سەبارەت بەم جۆرە خۆشەویستییە تۆزێک بیر بکەینەوە. لێرەدا خۆشەویستی ئاشکرا لە خۆشەویستی شاراوە بەڕێزترە و خۆشەویستی ئەو کەسانەی کە ڕۆحی گەورە و نەجیبیان هەیە، هەرچەند ڕوخساری جوانیشیان نەبێت پەسەندترە. دەبینین هەموو خەڵک چۆن هانی ئەڤینداران دەدەن و ڕێزیان لێ دەگرن و لەم هەڵسوکەوتەش دیارە ڕێز لە ئەڤین دەگرن، ئەڤینداریش هەست ناکات شتێکی خراپ و ناشرین دەکات. ئەڤیندار ئەگەر لە ئەڤینەکەیدا سەرکەوێت ستایشی دەکەن، دەنا لۆمەی دەکەن. دابونەریتی خەڵک بەو جۆرەیە کە لە زۆربەی کارەکانی ئەڤیندار کە لە پێناو خۆشەویستیدا دەیکات دەبورن لە کاتێکدا کە ئەگەر هەمان ئەو کارانەی لە پێناو پلە و پایە و دەوڵەمەندبووندا بکردایە بە سەرشۆڕیان دەزانی. کەسی ئەفیندار، کەسی ئەڤیندار دەتوانێ ئاخ و ناڵە بکات و بپاڕێتەوە و سوێند بخوات و لەبەر دەرگای یارەکەی بکەوێت و لە پێناو خۆشەویستەکەی سوکایەتی قەبووڵ بکات. سوکایەتییەک کە هیچ کۆیلەیەک نایکات. ئەگەر مەسەلە خۆشەویستی نەبوایە و لە پێناو پارە یان دەسەڵات یان پلە و پایەی تر بوایە، ناحەزان پێی پێ دەکەنین و دۆستەکانیش لۆمەیان دەکرد. بەڵام لە پێناو خۆشەویستی ئەم هەموو شتانە بە شەرمەزاری نازانن و بە سوکایەتی دادەنێن. بەخشندەیی و سۆزی ئەڤینە کە هەڵسوکەوتی دڵداری لا پەسەندە و سەرکۆنەی ئەڤیندار دەکەن لەبەرئەوەی مەبەست و مەرامیان جوانە. لەوە سەرسوڕهێنەرتر ئەوەیە کە ئەو کەسانەی کە پابەندی داب و نەریتن هەڵسوکەوتەکانی ئەڤینداران بە خراپ نازانن و ئەڤینداریش لەم ئیشانە هەست بە شەرم ناکات ئەگەر سوێندەکەی بشچێنێت خوایەکان لێی توڕە نابن لەبەرئەوەی سوێندی ئەڤیندار بە سوێند نازانن. بەڵێ ئەمەیە ئەو ئازادیە بێ هاوتایەی کە خەڵک و خواکان لە داب و نەریتەکانی وەڵاتی ئێمە بە ئەڤیندارانی دەدەن. لەبەرئەوە دەکرێ بڵێین لە شاری ئەسینا خۆشەویستی و خۆشەویستبوون گەورەترین بەهاکانە. بەڵام لەولاوە دەبینین کە باوکان و دایکان ڕێ لە منداڵەکانیان دەگرن کە لەگەڵ خۆشەویستەکانیان قسە بکەن و چاودێرییان بۆ دادەنێن و هاوتەمەن و هەڤاڵانیشیان وەک ئەوانیان لێ دێت. لەبەرئەوەی ئەم شتانە دەبینین، پێمان وایە لە ئەسینا ئەڤین و ئەڤینداری بە سووک دەزانن و ڕێزی بۆ دانانێن، بەڵام بە بڕوای من ڕاستییەکەی ئەوەیە کە لەمبارەیەوە، بەبێ مەرج ناکرێت بڕیار بدرێت. ئەمیشانە وەک لە سەرەتاوە باسمان کرد نە باشن نە خراپ. پیشەی ئەڤینداری بەڕێزە ئەگەر بە ڕێزەوە هەڵسوکەوتی لە گەڵ بکرێت و سووک و بێ نرخە گەر پیس بکرێت. ئەڤینداری بازاریکە ئەڤینەکەی بۆ ڕوخسارە نەک بۆ ڕۆح و گیان ئەڤینێکی پڕوپوچی هەیە. ئەم جۆرە خۆشەویستیە بەردەوام نیە و ئەڤینێکی کاتی و لەناچووە. لەبەرئەوە کاتێک جوانی ڕوخسار نەما، ئەڤینەکەی ئەویش دەڕوات و ئەڤیندارەکە باڵ دەگرێتەوە و بەدوای ئەڤیندارێکی تردا دەفڕێت و بەڵێن و وادە و وەفا بەتەواوی لەناو دەچێت و لەیادی دەکات، بەڵام عەشقێک کە لەسەر بنەمای جوانە دەمێنێتەوە و لەناو ناچێت. لە وڵاتی ئێمەدا وا باوە کە هەردوو جۆرە خۆشەویستێکە تاقی دەکەنەوە و خەڵک هان دەدەن کە ڕوو لە یەک جۆریان بکەن و لەوی تر دووری بکەنەوە. عاشق و مەعشوق هەردوو جۆرەکە تاقی دەکەنەوە هەتا بزانن لە چ جۆرێکن، لەبەر ئەوە ئەو پەیوەندیەی کە زوو ببەسترێت و پێک بێت باش نیە، لەبەرئەوەی کات مەحکی هەموو شتێکە و هەروەها ئەو پەیوەندی خۆشەویستەی کە تێیدا مەبەست سوود وەرگرتن لە پارە و پوول یان گەیشتن بە پلەیەک یان ترسی لەدەستچوونی ئەم دوو شتە بزوێنەری سەرەکی بێت، ئەو پەیوەندیە سووک و ناشرینە هیچ کام لەم شتانە هەتا سەر نامێنەوە و ئەو خۆشەویستیەش کە لەسەر ئەو بنەمایە پێک هاتبێت هەر بەو جۆرە نامێنێتەوە. تەنیا یەک ڕێگە دەمێنێتەوە کە لە داب و نەریتی ئێمەدا پەسەند کرا و باشە، بەم جۆرەی کە خزمەتکردنی عاشق بە خۆشەویستەکەی ماستاو و مەرایی نییە، بەو جۆرەش بە عەیب نازاندرێت کە مەعشوق بۆ وەدەستهێنانی خەسڵەتی باش خزمەتی دڵدارەکەی بکات. هەمیشە لە لای ئێمە پەسەند و باشە. بەو جۆرەیەک کە دەزانن کەسێک کە بەمەبەستی وەرگرتنی زانست خزمەتی کەسێکی تر بکات، خزمەتەکەی بە مەرایی ناژمێردرێت. پێویستە ئەم دوو نەریتە واتە خۆشەویستی بۆ گەنجەکان و خۆشەویستی ئەڤیندار نەبێتە مایەی سەرشۆڕی. هەردوو ئەڤیندار دەبێت پابەند و پەیڕەوی ئەم یاسایە دەروونیە بن کە بەپێی ئەوە عاشق هەر خزمەتێک کە دەتوانێت بە خۆشەویستەکەی بکات و خۆشەویستەکەش سۆز و خۆشەویستی بەو ئەڤیندارەی کە فێری پاکی دەکات ببەخشێت. عاشق فێرخوازی زانست و چاکەیە و مەعشووقیش بە شوێنیدا دەگەڕێت و تەنیا کاتێک کە بەو جۆرە بوو، مەعشووق خۆشەویستییەکە پەسەند دەکات. خۆشەویستی کە لەم جۆرە بێت، ئەگەر فێڵیشی تێ بکەوێت مایەی سەرشۆڕینە. مەعشوقێک کە بە هیوای دەوڵەمەندبوون و پارە و سۆز بە خۆشەویستەکەی ببەخشێت، کاتێ دەرکەوت کە خۆشەویستەکەی خاوەن پارە و پووڵ نییە، شەرمەزار دەبێت و ئامادەیە خۆشەویستەکەی لە پێناو کەسێکی تر کە زیاتر لەو پارەی هەیە بەجێ بهێڵێت. بەڵام بە پێچەوانەوە ئەو کەسەی کە دڵ بە پیاوێک دەدات کە بە خاوەنی عەقڵ و چاکەی دەزانێت، کاتێک کە ئاشکرا بێت کەوا فێڵی لێکراوە، شەرمەزار نابێت، لەبەرئەوەی خۆی بە خوازیاری فێربوونی زانست و زانیاری پێشان داوە. ئەوە خۆشەویستیە کە لە خوای ئاسمانی سەرچاوە دەگرێت و لە بەرەکەتی ئەوە کە خەڵک و کۆمەڵەکان گەورە دەبن. ئەو خۆشەویستیەی تر سەرچاوەکەی خوای خۆشەویستی بازاڕیە. ئای فیدروس! ئەوە بوو کە لە سەرەتادا دەمویست سەبارەت بە خۆشەویستی باسی بکەم. لێرەدا پوزانیاس بێدەنگ بوو. دەبینی مامۆستاکان فێریان کردووم، کە بە ڕێچی و قافیە قسە بکەم. پاشان ئەریستۆدومس وتی، ئێستا نۆرەی ئەریستۆفانیسە. بەڵام ئەریستۆفانیس بە هۆی زۆرخۆری یان بە هۆیەکی تر تووشی نەزگەرە بووبوو و نەیدەتوانی قسە بکات. لەبەرئەوە باروک سیماخوسی پزیشکی وت کە لە پاڵیدا خۆی، مت کردبوو یان دەبێت چارەسەرم بکەیت یان لە جیاتی من قسە بکەیت ئەروکسی ماخۆس وتی هەردووچیان دەکەم لە جیاتی تۆ قسە دەکەم بۆ چارەسەری نزگەرەکەشت کاتێک کەم قسە دەکەم هەناسەت ڕابگرە ئەگەر چاک نەبوویت غەرغەرە بە ئاو بکە ئەگەر هەم دیسان چاک نەبوویت بە پوشکەیەک لوتت ببزوێنە با ببژمیت ئەگەر یەک دوو جار بژمیت نزگەرەکەت چاک دەبێتەوە ئەریستۆفانس وتی باشە وا دەکەم تۆ هەستە و وتەکەت دەست پێ بکە ئەرۆکسی ماخۆس وتی پۆزانیاس وتەکەی خۆی باش دەست پێ کرد بەڵام بە باشی کۆتایی پێنەهێنا و من دەمەوێت وتەکەی بۆ تەواو بکەم ئەوتی خۆشەویستی دوو جۆرە ڕاستە بەڵام پیشەکەی من فێری کردوم کە خۆشەویستی دوولایەنەیە تایبەت بە پەیوەندی مرۆڤ بە جوانیەوە نییە بەڵکو بابەتی جۆراوجۆری هەیە و لە زۆربەی شتەکانی تریشدا دەبینرێتەوە، وەک جەستەی گیانداران و ڕووەکەکان و بوونەوەرەکانی سنووری هێزی فەرمانڕەوایی خوای خۆشەویستی تەنیا جەستە و گیان نییە، بەڵکو سەرانسەری جیهانی بوونە. ئەمەیە ئەو شتەی کە زانستی پزیشکی فێرمان دەکات. خۆشەویستی لە ڕوانگەی زانستی پزیشکی کۆن. بۆ ڕێزگرتن لە پیشەکەی خۆم لە ڕاسپاردەکانی زانستی پزیشکییەوە دەست پێ دەکەم، لە سروشتی جەستەی مرۆڤ هەردوو جۆرە خۆشەویستیەکە هەیە، هەموو لایەک دەزان کە نەخۆشی و تەندروستی دوو حاڵەتی جیاوازی جەستەیە کە لە یەکتر ناچن، ئەم دوو حاڵەتە خۆشەویستی و حەزی جیاوازیان هەیە، کەواتە حەزی کەسی نەخۆش شتێکە و حەزی کەسێکی تەندروستیش شتێکی ترە. هەروەک بوزانیاسیش ئێستا دەیوت جێبەجێبوونی حەزەکانی پیاوچاکان، ئیشێکی باشە و بەراوردکردنی حەزی پیاو خراپان ئیشێکی ناپەسەندە بارودۆخی جەستەی مرۆڤیش بەم جۆرەیە لە جەستەی مرۆڤ دەبێت شتە باش و تەندروستەکان پەروەردە و گەشە پێبدەین بەڕاستی هونەری پزیشکیش هەر ئەوەیە و دەبێت حەزە خراپ و نەخۆشەکان سەرکوت بکەین کامەش ئەرچی پزیشکە زانستی پزیشکی بە کوردی بە زانستی حەز و خۆشەویستیەکان و خۆشیەکانی جەستە و شێوازی پەروەردەکردنیان و سەرکوتکردنیان پێناسە بکرێت. پزیشکی شارەزا کەسێکە کە بتوانێت ئەڤینی چاک و خراپ لە ناو جەستەی مرۆڤدا بناسێتەوە و حەزی خراپ بە حەزی باش بگۆڕێت. ئەو کەسەی بزانێت لە کاتی پێویست چۆن ئەڤین و حەز ڕیشەکێش دەکات یان بە چ شێوازێک بیخوڵقێنێت و توانای ئەوەی هەبێت شتە دژ و جیاوازەکان لە دەروونی مرۆڤ لەگەڵ یەکتر ئاش بکاتەوە و ڕێک بخاتەوە پزیشکێکی هونەرمەندە، شێوازە دژەکان وەک گەرمی و ساردی و تاڵی و شیرنی و تەڕی و وشکی و دوژمنی یەکترن. ئیسکۆلاپیوس کە بە خوای پزیشکی دەژمێردرێت و وا دەگێڕدرێتەوە کە شێواز و هۆکاری زیندووکردنەوەی مردووەکانی دۆزیەوە و زیئۆس لە ترسی ئەوەی یاسای جیهان تێک بدات، بە هەورە بروسکە کوشتی. دەیزانی چۆن لە نێوان ئەم ڕەگەزە دژانە گونجان دروست بکات. خوڵقێنەری زانستی پزیشکی بوو. ئەو کەسانەی کە ئێستا لێرە ئامادەن دەتوانن شایەتی ئەم وتەیە بدەن. ئەو نەتەنیا دامەزرێنەری هەموو بەشەکانی زانستی پزیشکی بوو، بەڵکو هونەری وەرزشی و کشت و کاڵیش بیرۆکەی ئەوە. هەرکەسێک سەرنج بداتە ئەم باسە، مۆری ڕاستی لەم وتەیە دەدات، کە لە هونەری مۆسیقاش هەماهەنگ کردنی ڕەگەزە دژەکان بنەمای ئیشەکەیە هێراکتیوسی فەیلەسوفی بەناوبانگ هەرچەند مەبەستی خۆی بە لێڵی باس کردووە گوایە مەبەستی هەر ئەم مەسلەی بووە لەو شوێنەی کە وتویەتی یەکبوون لە دژایەتی دوولایەنە وەک یەکێتی سازوکەمان هەڵبەت بە تەواوی بێمانایە کە بڵین هەماهەنگی تێکەڵەیەکە لە ڕەگەزە ناهەماهەنگەکان کە هێشتا لەگەڵ یەکتر سازگاریان نییە بەڵام گوایە مەبەستی ئەوەش بێت کە لە مۆسیقادا بە گونجانی ئەو شێوازانەی کە سەردەمێک نەگونجاو بوون هەماهەنگی دروست دەبێت، لەبەرئەوەی ئەگەر دەنگی بەرز و نزم هێشتا ناهەماهەنگ بن دەردەکەوێت کە گونجان دروست نابێت. هەڵبەت وایە، لەبەرئەوەی هەماهەنگی جۆرێک ڕەزامەندی و پێکەوە گونجانە و هەتا ڕەگەزەکان لەگەڵ یەکتر ناسازگار بن هەماهەنگی مەحاڵە، کێش و قوڕساییش تێکەڵەیەکە لە بەرز و کورت کە سەردەمێک جیاوازیان لەگەڵ یەکتر هەبوو، بەڵام ئێستا لەگەڵ یەکتر گونجاون. کەواتە سەبارەت بە مۆسیقاش، هەر وەک پزیشکی، مەبەست هەماهەنگکردن و ڕێکخستنی ڕەگەزە دژەکانە. بە واتایەکی تر، ئەرکی مۆسیقاش دروستکردنی عەشق و نزیکبوونەوەیە. ئەنجامی ئەو ئەرکەی ئەو پەیوەندی بە ئاواز و کێشەوە هەیە. سەبارەت بە ئاواز و کێش، دەکرێت بوونی عەشق هەست پێ بکرێت. بەڵام بە هەبوونی دوو جۆر عەشق چۆنە؟ ئەو کاتەی کە بتانەوێت مۆسیقا بۆ ناو ژیانی خەڵک ببەن جا مەبەست ئاوازێکی نوێ بێت یا فێرکردنی خەڵک، بە هەر حاڵ پێویستە ئیشەکە لە دەستی هونەرمەندێکی شایاندا بێت. لێرەدایە کە دیسانەوە دەبینین دوو جۆرە خۆشەویستی لە ئارادایە. یەکەمیان عەشقی خوایی کە ئیلهام لە ئۆرانیای قەشەنگی ئاسمانی وەردەگرێت و مەبەستی دڵخۆشکردنی خەڵکی چاکەکار و ڕێنوێنیکردنی ڕێبوارانی ڕێی پاچی و چاکەوەیە دووەمیان عشقی بازاریە کە لە پۆلی هێمینیا دێت دەبێت لە بەکارهێنانی مۆسیقا زۆر وردبین و لەسەر خۆ واگەدار ئیش بکرێت بۆ ئەوەی چێژ و شادی بخڵقێنێت بەڵام حەزە جنسیە ناشرینەکان نەبزوێنێت لە هوەری پزیشتیشدا پزیشک ڕێنوێنی خەڵک دەکات کە وەک هونەری چێشت لێنان کە دەخوازێت لە چێژ وەرگرتنەکانی جەستە سوود وەربگرێت، بەڵام ڕێگەی زێدەڕۆیی کە ڕێی نەخۆشییە دەگرێتە بەر، زێدەڕۆیی کە ڕێی نەخۆشییە نەگرێتە بەر، لێرەدا دەگەینە ئەو ئەنجامەی کە لە مۆسیقا و پزیشکی و شتەکانی تریش پێویستە دایمە ئاگادار بین و ئەم دوو جۆرە خۆشەویستیە لە یەکتر جیا بکەینەوە. سوڕی وەرزەکانی ساڵیش هەر بەو جۆرەیە. کاتێک ڕەگەزە دژەکانی وەک سەرما و گەرما و تەڕی و وشکی و خۆشەویستی و سۆزی ئاسمانیان لەگەڵ یەکتر هەیە، هیچ نیشانێکی زەرەر و زیان لە ئارادا نییە و بۆ خەڵک و ڕوەک و ئاژەڵان تەندروستی و فراوانی دەهێنن. بەڵام کاتێک عەشقی بازاڕی بەسەریاندا زاڵ بێت، زەرەر و وێرانی دەخوڵقێنن و ڕوەک و ئاژەڵەکان تووشی ناخۆشی جۆراوجۆر دەکەن. تەرزە و تۆفان ئەنجامی ئەشقی بازاڕیە، ئەو زانستەی کە پەیوەندی بەم ڕووداوانەوە، ئەو زانستەی کە پەیوەندی ئەم ڕووداوانە و جووڵەی ئەستێرەکان باس دەکات بە زانستی ئەستێرەناسی دەناسرێت. قوربانی کردن بۆ خواکان و ناردنی دیاری بۆیان کە پیشەی کەشیشەکانە بە مەبەستی پاراستنی ئەڤینی پاک و چارەسەرکردنی ئەڤینی خراپە. ئەگەر خەڵک ڕووبکەنەوە خۆشەویستی بازاڕی، خراپە و ناڕێک و پێچی و ئاژاوە دێتە ئەنجام، کەواتە ئەرکی قەشەکانە کە هەر کاتێک شوێن پێی عەشقی بازاڕی لە ناو خەڵکدا بینرا چارەسەری بکەن. زانستی ئەوان زانستێکە کە لە نێوان خوا و خەڵک ئاشتی دروست دەکات و پشت بە حەزی دەروونی مرۆڤ بۆ چاکە و میانەڕۆیی دەبەستێت. بەڵێ هێزی عەشق وەهایە، بە تایبەتی ئەو عەشقەی کە ڕووی لە چاکەیە و بەرەو ڕاستی پەرەستی دەڕوات. خۆشەویستی نێوان خواکان و مرۆڤەکان بەهێزترین هێزەکانە و سەرچاوەی خۆشیەکانی ئێمەیە و، لە نێوان ئێمە و ئەو خوداوەندانەی کە لە سەرووی ئێمەوەن خزمایەتی و دۆستایی تێی پێک دەهێنن. ئەوە ڕەت ناکەمەوە کە لەوانەیە هێشتا شتگەلێکی زۆر سەبارەت بە خۆشەویستی نەوترابێت. ئەی ئەریستۆفانیس، ئێستا نۆرەی تۆیە و لە سەر تۆیە کە کەموکوڕییەکانی من چارەسەر بکەیت یان شێوازێکی تر بۆ پێداهەڵدانی خۆشەویستی بگریتە بەر. وا دیارە نزگەرەکەت ڕاوەستاوە و ئامادەی قسەکردنی. ئەریستۆفانێس وتی، بەڵێ نزگەرەکەم وەستا. بەڵام پاش ئەوەی کە خۆم ناچار بە پژمین کرد، من سەرم سوڕماوە کە جەستەی ئێمە چ پێویستیەکی بە خوراندن و ختووکەدان هەیە بۆ پژمین. لەبەرئەوەی. کە هەر پژمین دەستی پێ کرد نزگەرە وەستا. ئارۆک سیماخوس وتی، هاوڕێ، وا دیارە دیسانەوە گاڵتەم پێ دەکەیت، من دەبێ ئاگادار بم کاتێک تۆ بە ئیسراحەت و ئاسوودەیی سەرقاڵی قسەکردنی، پێت پێ بکەنم؟ ئەریستۆفانس وتی، ڕاستە قسەی تۆیە. ئەوەی وتم وەریدەگرمەوە و تکام وایە کارێک نەکەیت کە ئەوانی تر لە جیاتی ئەوەی لەگەڵ مندا پێ بکەنن بە من پێ بکەنن ئەریستۆفانیس وتی ئای کە زیرەکی تیری خۆ دەوەشێنی تو ڕادەکەیت هەڵبەت من تۆڵەی خۆم دەکەمەوە بەڵام لەوانەیە ئێستا حەز نەکەم و نەهێڵم تۆ بە ئاسوودەیی قسە بکەیت ئەریستۆفانیس وتی سەبارەت بە مەسلەی خۆشەویستی ڕێگەیەکی تر دەگرمە بەر و لە ڕۆیەکی ترەوە ستایشی خۆشەویستی دەکەم بە جۆرێک کە لەگەڵ ئەو قسانەی کە بوزیانەس و ئارۆکسی کردیان جیاوازە ئێنجا بەم جۆرە دەستی پێکرد بە بڕوای من مرۆڤەکان هیچ ئاشنایەتیشیان لەگەڵ خۆشەویستیدا نییە لە بەرەوەی کە ئەگەر بەباشی بیان ناسیبا هەتا ئێستا مەرقەد و زیارەتگا و قوربانی گەیەکی شکۆمەندیان بۆ دروست کردبوو و لە پێناویدا قوربانیەکی زۆریان کردبوو بەڵام وایان نەکردووە و دەبێت وا بکەن، لەبەرئەوەی خۆشەویستیی نزیکترین هاوڕێ مرۆڤەکانە و دەرمانی ئەو دەردانەیە کە ڕێی بەختەوەرییان لە مرۆڤ گرتووە. من هێزی خۆشەویستیتان بۆ وەسف دەکەم، سەرەتا با سەبارەت بە سروشتی مرۆڤ و ئەوەی بەسەریدا هاتووە چەند وشەیەک بڵێم. مرۆڤەکان لە سەرەتادا بەس نێر و مێ نەبوون، بەڵکو سێ جۆر بوون کە سێیەمیان هەم تایبەتمەندێتی نێری هەبوو هەم مێ، بەڵام لە جۆری سێیەم، ئەمڕۆ جگە لە ناوەکەی نەماوەتەوە و کە ئەویش بۆ جنێو و تانە و تەشەر بەکاری دەبەن. بەڵێ ئەزیزان و خۆشەویستان لێرەدا هاتینە کۆتایی خوێندنەوەی بەشی چارم لە کتێبی خۆشەویستی لە زمانی ئەفلاتونەوە تا لە بەشی پێنجەم دێمەوەلاتان هەرشاد و بەختەوەر بن.